شەهرەزاد وتی کە نورەدین و مریەمی کەمەربەن بە قۆڵ بەسکراوی گەشتە شاری بەغدا لەوێ بۆ سرای حکومڕان ئەم جا داواکرا ڕیان بدەن بیان بەنە ژوورەوە کە چوون کڕنووشیان بۆ خەلیفە هارو نەڕەشید بردو پیانوت میری مسلمانان ئەم ژنە شازادە مریەمی کەمەربەندە کچی پاشای فەڕەنگیانە ئەوەشیان نورە دینە کوڕی تاجددینی گەورە بازرگانە خەڵکی وڵاتی میسرە کاتی خۆی دیل بووە لە لای باوکی ئەم ژنە دواتر لە پاشای باوکی مریەمی کەمەربەندی تێکداوە و کچەکەی فڕاندووە ئەم کچەی هەڵگرتووە ویستویەتی لە دیمەشق لای ئێمە خۆی بشارێتەوە. کە خۆیان کرد بە دیمەشقدا پرسیارمان لێکردن و ئەوانیش زۆر بە دروستی وەڵامیان داینەوە. ئێمەش گرتمان و ئەوەتا هێنامانە بەردەستت. خەلیفە سەرنجی مریەمی دا، قەد و باڵاڕێک، ناسک و نازدار، زمان پاراو و قسە زانە. کە هاتە ژووری شەو کڕنوشی بۆ برد و نزای خێری بۆ خەلیفە کرد. خەلیفە. زۆر پێی موعجیب بوو کە زمان شیرین و لە وەڵام دانەوەدا خێرا بوو. لێی پرسی تۆ مریەمی کەمەربەندی کچی پاشای فەڕەنگیانی؟ ئەیش وتی بەڵێ ئەی میری موسڵمانان، پارێزەری دین و ئیمان، ئامۆزای سەر دەستەی پێغەمبەران. ئەمجا خەلیفە لای کردەوە نوورەدینی بینی لاوێکی کەڵەگەت، قۆز و بە هەیبەت لێی پرسی، تۆ نوورەدینی دیلیت، کوڕی تاجەددینی گەورە بازرگانی میسری؟ ئەویش لە وەڵامدا وتی، بەڵێ، میری موسڵمانان، پەنای پەناهەندان. خەلیفە پرسی، چۆن ئەم کیژۆڵەیەت لە وڵاتی فەڕەنگیانەوە هەڵگرت؟ ناچار نوورەدین لە نووکەوە سەربووردەی خۆی بۆ گێڕایەوە، بۆیە خەلیفە زۆر سەری لەم سەربووردەیە سوڕما، زۆری پێخۆش بوو. ئەمجا ڕووی کردە خاتوو مریەم و وتی، ئەوە بزانە باوکت کە پاشای فەڕەنگە نامەی بۆ ئێمە نووسیوە لە بارەی تۆوە، تۆ ئەڵێی چی؟ ئەویش وتی، ئەی جێگری خوا لە سەر زەوی، جێ بە جێکاری سوننەتی نەبەوی، من بوومەتە موسوڵمان، بڕوام هێناوە بە محەممەد و بە یەزدان، زۆر بە دڵسۆزی و بە ڕاستی، کەوتوومەتە خواپەرستی. ئێستاش لە سەر دەستی تۆدا ئەڵێم، دانی پێ دانێم، یەخوا هەیە، محەممەد نێردراوی خوایە. ئاخۆ بەلای تۆ پەسەندە نوسراوی پاشای بێ بڕواێن بە خوا و پێغەمبەری خوا درودی خوای لێبێ بسەپێنیت بەسەر منی موسڵماندا؟ ڕەوایە ڕەوانەی وڵاتی کافرانم بکەی؟ ئەگەر ئەوەم لەگەڵ بکەی تا ڕۆژی زیندوو بوونەوە ئۆباڵی من لە ئەستۆی تۆ بێ. لەلای محەمەدی ئامۆزات سکاڵات لە دەست ئەکەم ئا لەو ڕۆژەدا کە نە سامانت نە کوڕانت دادت نادا تەنیا دڵ و بڕوا بوونت بە خوا فریات ئەکەوێ خەلیفە وتی خوا نەکا شتی وا بکەم کە کەوتویتە سەر ڕاست ڕێی ئیسلامیش مریەمی کەمەربەند جارێکی دی وتی دانی پێ دانێم یەخوا هەیە محەمەد نێردراوی خوایە. ئەمجا میری موسڵمانان وتی، مریەم پیرۆزی خوات لەسەر بێ، لە ئێستا بە دواوە تۆ مافت بەسەر ئێمەوە هەیە، بێخەم بە، دڵەڕاو کێ مەبە. ئاخۆ بە ڕەزامەندی خۆت ئەم مێردەت هەڵبژاردووە؟ مریەمی کەمەربەند وتی، گەورەم چۆن بە مێردی خۆمی پەسەند ناکەم؟ ئەم پیاوە، بە پارەی خۆی منی کڕیوە. بەوەشەوە نەوەستاوە ژیانی خۆیشی خستووەتە مەترسییەوە، نەک جارێک، چەند جارێک. جارێکی دی خەلیفە مریەمی کەمەربەندی لە نوورەدین مارە کردەوە و لە ڕێی قازی و شایەتەوە مارەی بۆ دیاری کرد. هەر لەوێدا کە وەزیری پاشای فەڕەنگی ئامادە بوو، گوێی لەو وتوێژەیان گرتبوو. خەلیفە ڕووی کردە وەزیرە نێراوەکە و وتی، بۆ خۆت گوێت لێمان بوو. ناتوانم ئەم ژنە بنێرمەوە لەگەڵ ئێوە چونکە پاشا ئەیکوژێت و ئۆباڵەکەی ئەچێتە ئەستۆی من بەتایبەتی ئەم ژنە سێ کوڕی پاشای کوشتووە خوای مەزن فەرموویەتی خوا ناهێڵێت کافران بەسەر بڕواداراندا زاڵ بن لەبەر ئەمە بگەڕێوە بۆ لای پاشاکەت و پێی بڵێ دەست لەم ژنە بشوات چاوڕێی گەڕانەوەی نەبێ ئەو وەزیرە هێڕەوتی بە گیانی حەزرەتی مەسیح بەبێ ئەم ژنە ناوێرم بگەڕێمەوە هەرچەند مسلمانیش بووبێ چونکە بەدەستی بەتاڵ بگەڕێمەوە ئەم کوژێ خەلیفە زۆر پەس بووتی ئادەی بیبەن بیکوژن ئەم جاوتی ئەمەش سزای هەر کەسێ لە گەورەکان ناترسێت شازادە مریەم بە خەلیفەی وت گەورەم شمشێری خۆت بە خوێنی ئەم پیاوە گڵاوە پیزمەکە ئەم جا خۆی داوای شمشێرێکی کرد و هەر لەوێدا دای لەم لیو پەڕاندی خەلیفە سەری سوورما لە بەهێزی ئەم ژنە ئەم جا خەلیفە لە کۆشکی خۆی نیشتەجێ کرد و خەڵاتێکی باشی نورەدینی کرد و موچەی بۆ بڕیەوە کە ئەم هەواڵە گەیشتە وڵاتی میسر تاجەدینی گەورە بازرگان زۆر خۆشحاڵ بوو، گەورە پیاوان و سەرانی دەوڵەت چوونە بەخێرهێنانی نوورەدین، ڕۆژێکی زۆر خۆش و لەبیرنەچوو بوو بۆ نوورەدین کە ئاوا بە خۆشەویستەکەی شاد بۆوە، ئیدی ژیانی خۆش و ئاسوودەیان بردە سەر، دەوڵەمەند و بێ خەم، تاکوو ئەو ڕۆژەی خوا بردنیەوە بۆ خۆی، پەنا بەو خوای هەرگیز نامرێ خۆی خاوەنی هەموو شتێکە. ئەڵێن میر شوجاعەدین محەمەد میری قاهیرە گێڕاویەتیەوە جارێکیان لای کابرایەک شەو ماینەوە میواندارێکی زۆر باشی کردین ئەو پیاوە جوتیارێکی ڕەشتاڵە بوو پیرێکی بە تەمەن بوو کۆمەڵێک مناڵی هەبوو هەموان سپی پێست بوون بۆیە ئێمەش لێمان پرسی ئەرێ تۆ خۆت ڕەشتاڵیت و مناڵەکانت بۆچی هێندە سپی کەلە و جوانن کابرا ژووتی لەبەرەوەی دایکیان فەڕەنگیە مارە بڕینی دایکیان بەسەرهاتێکی سەیری هەبوو ئێمەش داوامان لێکرد بۆمان بگێڕێتەوە ئەویش وتی بە چاوان وتی ساڵێکیان کە تانێکی زۆرم چاندبوو پارەیەکی فرەم تێدا خەرج کرد بوو دوایی کە دەستکەنم کرد و کردمە خەرمان و پاکرا لە فەرددا خرا چوومە لای ئەلافەکان بۆ فرۆشتنی ئەڕوانم هەرچۆنێک حسابی فرۆشتنەکە یەکەم مایەکەی ناگرێتەوە و تووشی زیانێکی زۆرە بم ئەلافەکان پێیانوتم کەتانەکەت بار بکە و بیگەیەنە بازاڕەکانی شاری عەکا لەوێ بیفرۆشە سوودێکی زۆری لێکەی. شاری عەکا لە ژێر دەسەڵاتی فەرەنگیاندا بوو، کاروانم ڕێخست و کەتانەکەم بار کرد و بەرەو شاری عەکا بوومەوە. لەوێ شوێنێکم بۆ خۆم دابین کرد و دانیشتم بە دیار کەتانەکەمەوە و لە شەش مانگدا هەندێکیم لێفرۆشت. ڕۆژێکیان سەرقاڵی فرۆشتنی کەتان بووم، ژنێکی فەڕەنگیم لێ پەیدا بوو، وا باو بوو ژنانی فەڕەنگی لە بازاڕدا پەچە و سەرپۆشیان نەئەپۆشی، هاتە بەر دووکانەکەم، کە سەرنجیم دا تا بڵێی شۆخ و شەنگ و جوان بوو، هەر بۆیە بە هەرزان ئەوەندەی ویستی پێم فرۆشت. دوای چەند ڕۆژێک دیسان کیژەکە هاتەوە، منیش لە جاری پێشووتر هەرزانتر ئەوەی ویستی پێم فرۆشت، چەند جارێکی دی ئەهات و کەتانی لێ کڕیم، منیش بۆم دەرکەوت، ئەو کیژەم خۆشەوێ ئەویش هەر جارێک کە ئەهات پیرێژنێکی لەگەڵ بوو منیش بەو پیرێژ نەموت پیلانێکم بۆ بگێڕە دەمم بیگاتێ و گفت و گۆی لەگەڵ بکەم پیرێژن وتی پیلانت بۆ دانێم بەو مەرجەی تەنیا خۆم خۆت و کیژەکە بیزانێت نابێت کەسی دی پێمان بزانێ ئەبێت بڕێک پارەش لەو پێناوەدا خەرج بکەی. منیش بە پیرێژ نەموت گەر لە پێناوی پێگەشتندا گیانیشم ببەخشم هێشتا کەمە. ئەمجا لەگەڵ پیرێژن ڕێکەوت کە پەنجا دیناری بداتێ بە مەرجێک ئەو کیژەی بۆ بهێنێ. پیرێژن کە پارەکەی وەرگرت پێی وتم لە ماڵەکەت شوێنێک بڕازێنەوە هەر ئەمشەو بۆت دێنمە ماڵەوە. منیش خێرا کەوتمە خۆ، هەندێ شیرینی و خواردن و خواردنەوەم ئامادە کرد، ئەو خانووی بە کرێم گرتبوو، بە سەر دەریادا ئەیڕوانی. وەرز هاوین بوو، جێگام لە سەربان ڕازاندبۆوە. کیژە فەڕەنگی هات. دوای هەندێک نانمان خوارد، ئەمجا دەستمان کرد بە خواردنەوە. شەو درەنگ بوو. لە ژێر سایەقەی ساماڵدا و مانگ بە سەرمانەوە لێی نووستین. منیش لە دڵی خۆمدا لە خۆم پرسی. ئەوە شەرم ناکەیت لە خوای پەروەردگار ئاخر تۆ پیاوێکی نامۆیت بەم شارە لە بەرامبەر ئەم دەریایەدا و لە ژێر تیشکی مانگەشەودا سەرپێچی فەرمانەکانی خواکەیت لەگەڵ ئەم کیژە نەسرانیەدا ئاگری دۆزەق بۆ خۆت مسۆگەرەکەی ئەمجا لە دڵی خۆمدا وتم ئەی پەروەردگار خۆت بە ئاگایت ئەوە خۆم لە گوناهکردن پاراست و لەم نەسرانیا دوورکەوتمەوە لەبەر شەرمکردن لە تۆ و لە ترسی چوونە دۆزەخەوە ئیدی لێ نوستم تاکو بەرەبەیان. کە خۆر هەڵات ڕووناک بۆ وڵات کیژە بە تووڕەیەوە خۆی کۆکردەوە و لێی دا و ڕۆیشت. منیش توومەکەکانم کۆکردەوە و چوومە خوارەوە. دوای نان خواردنی بەیانی بەرەو دوکانەکەم بوومەوە. هێندەم زانی لەگەڵ پیرێژن هاتنەوە بۆ دوکانەکەم. بەڵام سەرنجی کیژەمدا هەرتون بوو بەرامبەرم. زۆرم پێناخۆش بوو لە خۆم تووڕە بووم و لە دڵی خۆمدا وتم تۆ چیت ئاوا خەریکە ئەم کیژەت لە دەست دەرەچێ؟ ئەمجا خۆم گەیاندە بن دەستی پیرێژنە و پێم وت ئەم جارەش بۆم بهێنەوە. پیرێژن وتی بە گیانی مەسیح ئەم جارە ئەبێت بڕی سەد دینار بدەی. منیش وتم سەد دینارەکەم ئەدەم. ناچار سەد دینارەکەم دایە کیژە جاری دووەم بە هەمان شێوە هاتەوە بۆ ماڵەوە کەنی وە شەو لە سەربان لێی نووسین بە هەمان شێوە لەبەر شەرمی خوا و لە ترسی ئاگری دۆزەخ پشتم تێکردەوە بەیانی ڕۆژی دواتر پەیدا بوونەوە ئەمجا سەرنجە دەم پیرێژنیش لێم تووڕەیە منیش وتم پیرێژن با ئەم شەویش بێتەوە پیرێژن وتی ئەم جاران 500 دینار نەدەی دەستی لێ نادەی ڕاچەنیم بەخۆموت هەموو پارەی کەتانەکە دەم. کە لەو کاتەدا گوێ ئەگرم جاڕچی بانگ ئەکا لە بازاڕەکەدا وەڵێ، ئەی موسوڵمانینە ئەو مۆڵەتەی پێتان درابوو کە بێنە وڵاتەکەمانەوە بەسەر چوو ئاگادار بن ئەبێت لە یەک هەفتەدا بازاڕ و شارەکەمان بەجێ بهێڵن. منیش کۆڵم لەو حەزەم دا و کەوتمە ساغ کردنەوە فرۆشتنی پاژماوەی کەتانەکەم لەو هەفتەیەدا و هەرچییەکم بە قەرز فرۆشتبوو هەموویم بە ئاڵوگۆڕ وەرگرتەوە و لە جیاتی قەرزەکە کوتاڵ و شتومەکم وەرگرت و بەو بڕە پارەیە شتومەکی بازرگانیم کڕی. ئەوا بیروهۆشیشم هەر لای ئەو کیژە فەڕەنگێیە، چونکە نەک هەر پارەی بردم بەڵکو دڵیشی بردم. ئەمجا کاروانم بار کرد و بەڕێ کەوتم بەرەو دیمەشق. کوتاڵ و شتومەکە بازرگانییەکانم خستە بازاڕەوە، ئەوانەی لە شاری عەککا کڕیبووم، پەنا بەخوا، ئەو سەفەرەم زۆر بەسوود بوو، قازانجێکی باشم کرد. ئیدی کەوتمە شتومەک هێنان و بردن لە نێوان دیمەشق و عەککادا. هەر جارە و قازانجی باشمە کرد. سێ ساڵان من بازرگانیم لە نێواندا کرد. ئەمجا هێرشی سەلاحەدینی ئەیوبی بەسەردا هات بۆ سەر فەڕەنگیان. هەموو سەرکردە و وڵاتیان گیرا. شا سەلاحەدینی ئەیوبی ناردی بۆ لام و داوای کەنیزەکێکی لێ کردم. من کەنیزەکێکم هەبوو. پیشانی پیاوەکەی پاشام دا بە دڵی بوو. لێی کڕیم بە سەد دینار. لەگەڵیدا چووم کە گەیشتین پاشا دەستی برد لە گەنجینە نەوەد دیناری پێ دام. ئەمجا ناردی لە خەزێنەی سوپا دە دیناری ترم بۆ بێنن. دوای هەندێک پێیان وت خەزێنە پارەی تێدا نەماوە. هەمووی خەرج کراوە بۆ ئەم هێرشەی سوپا بۆ سەر وڵاتی فەرەنگیان. ئەمجا منیان برد لەسەر فەرمانی شاهانە بۆ ئەو شوێنەی ژنانی بەدیلگیراوانی فەرەنگیان لێیە و پێیان وتم لە جیاتی دە دینارەکەت یەکێک لەم کیژە فەرەنگییە بەدیلگیراوانە هەڵبژێرە و بیبە بۆ خۆت. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. کە من زۆر پێی معجیب بووم و حەزم لێ کردبوو وتم ئەو کیژەم ئەوێ کیژیان دایە دەستم و نووسراویان پێدا منیش دەستم گرت و بردمەوە بۆ دەوارەکەی خۆم دوای حەوانەوە لێم پرسی ئەم ناسیتەوە وتی نەخێر منیش وتم من کەتان فرۆشەکەی دوکاندارم ئەوەی لە شاری عکا ئەهاتیت بۆ سەر دوکان بۆ لای من و کەتانت لێ کریم ئەوەی دواجار وتبووت بە پێنج سەد دینار نەبێ شەو لای من نامێنیتەوە ئەوە ئێستا بە دە دینار تۆم کڕیوە ئەمجا کیژە بڕای هێنا وتی ئەمە یەکێکە لە نهێنیەکانی ئاینەکەت ئەوە منیش عیبرەتم لێ وەرگرت و لەسەر دەستی تۆدا دانی پێدانێم یەخوا هەیە محەمەد نێراوی خوایە. موسوڵمان بوو زۆر جوان ئاینەکەی ڕاگرت منیش لە دڵی خۆمدا وتم بەو خوایە دەستی بۆ نابەم تاکو ئازادی نەکەم و لە خۆمی مارە نەکەم هەستام و چووم بۆ لای ئیبن شەداد سەربوردەی خۆم بۆ گێڕایەوە ئەویش مەردانە دوای ئازاد کردنی کیژە فەڕەنگی لێی مارە کردم ئەمجا لەگەڵ لەشکرەکەدا بەرەو دیمەشق گەڕاینەوە دوای چەند ڕۆژێ هێندەمان زانی نوێنەری پاشا هاتوو داوای کەنیزەکەی کردەوە پێیان ڕاگەیاندین دوای ئاگربەستی نێوان دەوڵەتی ئیسلام و دەوڵەتی فەرەنگیان پەیماننامەیان مۆرکردوە کە هەردوو لایان دیلەکان بگۆڕنەوە، ئێدی هەر هەموو دیلەکانیان ڕەوانەکردەوە تەنیا دیلەکەی لای من نەبێ کە ژنم بوو. دەوڵەتیش زۆر گەڕا بە شوێن کەنیزەکەی لای مندا و هەواڵیان دابوو کە ئەوی منیان نەناردوەتەوە، ناردیان بە شوێنمدا، منیش ڕەنگم زەرد بوو، ژنەکەم پرسی، ئەرێ ئەوە چیتە؟ وتم، نێراوی پاشا نێراوە بۆ لام، کە هەموو دیلەکان ڕەوانەی وڵاتی خۆیان کراون، تەنیا تۆ ماویتەوە لە دەوڵەتی ئێمەدا، ئەوا هاتوون بە شوێنتدا. منیش ناچار دەستی کەنیزەکەم گرت و بردم بۆ لای شا سەلاحەدینی ئەیوبی و نێراوی پاشای فەڕەنگیان لای ڕاستیەوە دانیشتبوو وتم، گەورەم ئەمەش ئەو ژنەی لای من بوو. ئەمجا شا سەلاحەدینی ئەیوبی لێی پرسی، ئێستا تۆ ئازادیت حەزەکەی کە بگەڕێیتەوە مەملەکەتی خۆت یان لە لای مێردەکەت ئەمێنیتەوە؟ کەنیزەکە بە شا سەلاحەدینی وت، من شووم کردووە و سکم هەیە وەکو ئەبینن. هەروەها ئیسلام بووم. فەڕەنگیان سوودم لێ نابینن. نوێنەری فەرەنگی پرسی کامیان بەلای تۆ پەسەندە ئەم موسڵمانە یان فڵان کەسی سوارەی سوپای فەڕەنگ؟ کەنیزەکەم چی بە شا سەلاحەدینی ئەیوبی وتبوو هەر ئەوەشی بە نوێنەری فەڕەنگی وتەوە نێراوە کە بە نوێنەرانی فەڕەنگی دەوروبەری وت گوێتان لە وەڵامەکەی بوو وتیان بەڵێ نوێنەر بە منی وت دەستی ژنی خۆت بگرە و بڕۆنەوە ماڵی خۆتان. منیش دەستی ژنەکەی خۆم گرت و بردمەوە دەرەوە هێندەم زانی نردیەوە بە شوێنمدا کە گەڕینەوە سەرۆکی لیژنەکەوتی دایکی ئەم کەنیزەکە سپاردەیەکی بۆ نردووە ئەو پێیوتم ئێستا کچەکەم ڕوت و شڕۆڵەیە ئەم سندوقە بچووکەی بدەرێ هابیگرە ئێمەش سندوقەکەمان هێنایەوە ماڵ کە ژنەکەم کردیەوە سەیرمان کرد چەند پارچە قوماشی تایە چەند پارچە زێڕیش لەگەڵ بڕی سەد و پەنجا دیناریش جا ئەو مناڵانە هی ئەو ژنە من سوپاس بۆ خوا لە ژیاندایە و ئەم خواردنەش کە ئەی خۆین ئەو کەنیزەکە دروستی کردووە ئێمەش سەرمان لە بەسەرهاتەکەی سوڕما شەهرەزاد چیرۆکی بەغای و کەنیزەکەی شەهرەزاد و تێجێڕنەوە ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار پیاوێک هەبووە لە شاری بەغدادا خوا پێدا و بە ناز و نیعممەد پەروەەردە بوو سامان و پارەیەکی زۆری میراتی بۆ بەجێ مابوو. کەنیزەکەی کڕیبوو زۆری خۆشەویست. کەنیزەکەش بەغدادیەکەی خۆشەویست. ئەم پیاوە بەغاییە هێندەی لەو کەنیزەکەدا خەرج کرد تاکو هیچی بۆ نەمایەوە وای لێهات بە شوێن بژێوی ڕۆژانەی دا ڕایەکرد. ئەم لاوە بەغاییە لە سەردەمی بوونی دا هاتوچۆی کۆڕی زانایان و هونەرمەندانی زۆری ئەکرد و خۆی ماندوو ئەکرد بە فێربوونی گۆرانی و ئاوازەوە. شارەزاییەکی ئەوتۆی تێدا پەیدا کردبوو کە گۆرانی بڵێ. گلەیی نەدارایی و هەژاری خۆی بردە لای هاوڕێکانی، ئەوانیش ئامۆژگاریان کرد کاری گۆرانیبێژی بکات و کەنیزەکە گۆرانی بڵێت و خۆیشی ئاوازی بۆ بژەنێ. هەروەها پێیان وت، بە گۆرانی و مۆسیقا ژەنن ئەتوانیت بژێوی خۆت و کەنیزەکەت پەیدا بکەیت و سامان و پارەش پاشەکەوت بکەی. کە گەڕایەوە ماڵەوە لەگەڵ کەنیزەکەیدا بیر و ڕایان گۆڕیەوە، دوای کەمێک ڕامان کەنیزەکە وتی بیرێک هاتەوە بە مێشکمدا. بە کابرای بەغدایی وت وەرە بم بە بازاڕی کەنیزەکان و بمفرۆشە، لەبەرەوەی جوان و نازدارم خوا پێداوێک بە پارەێکی باش دەمکڕێ. دوایش ئەگەڕێمەوە لای خۆت لاوە بەغاییەکەی خاوەنی دەستی گرت و بردی بۆ بازار یەکەم جار کابرایەکی هاشمی کە خەڵکی بەسرە بوو کە نیزەکەی بینی پیاوێکی خۆشمەشرەبی ئەدی بوو ئەم پیاوە کە نیزەکەی بە 1500 دینار لێکڕی لاوە بەغایی خاوەن کە نیزەکەوتی کە پارەکەم وەرگرت دەستم کردە گریان بە دیار کەنیزەکەوە ئەویش بە هەمان شێوە کابرای کڕیار سەرنجی داین و بێدەنگی لێکرد ئەمجا تورەکەی پارەم خستە بندەستم و بەرەو هەواری خاڵی بوومەوە ماڵ چۆڵ و سامناک بۆیە خۆم کرد بە مزگەوتێکدا بۆ حەوانەوە و چاوم بەرای نەئەهات بچمەوە ماڵ هێندە پەرۆش بووم بۆ کەنیزەکەم و ڕووکاس بووم ناچار تورەکەی پارەم خستە ژوور سەرم و لێی نووستم. هێندەم زانی یەکێک پڕی بە تورەکەکەدا کرد و ڕای کرد دەم و دەست هەستام و تەکانمدا ڕابکەم بە شوێنیدا بەڵام خێرا بەدەمدا کەوتم تومەز بە پەت قاچێکی بەستبووم بە کۆڵەکەیەکی مزگەوتەکەوە منیش لە تاو بێدەسەڵاتیم دەستم کردە گریان و لە خۆدان و لە دڵی خۆم داوتم بە جارێ ماڵی وێرانم ئیدی هێندەم خەم خوارد و لە خۆمدا و گریام ژیانم لەبەر چاو کەوت، بۆیە بەرەو ڕووباری دیجلە چووم. کە گەیشتمە کەنارەکەی خۆم ڕووت کردەوە و جلەکانم بە سەرمەوە بەست و خۆم فڕێدایە ڕووبارەکەوە. چەند کەسێک خۆیان بە دوامدا فڕێدایە ڕووبارەکەوە و دەریان هێنامەوە. لێیان پرسیم، بۆ ئاوا لە خۆتەکەی؟ منیش بەسەرهاتی خۆم و کەنیزەکەم بۆ گێڕانەوە. ئەوانیش زۆر بە داخ بوون بۆم. ئەمجا پیرە مێردێک هاتە پێش وتی. ئەوە بوویتە هۆی تیاچوونی سامانەکەت لە جێی ئەبێتەوە بەڵام گیانی خۆت بۆ ناگەڕێتەوە بە کافری ئەمری. ئەمجا وتی هەستە ناو ماڵەکەتم پیشان بدە. منیش بە قسەم کرد. گەیشتینەوە ماڵی خۆم نزیکەی سەعاتێک لە لام دانیشت. کە زانی کەمێک هاتوومەوە سەر خۆم هەستا و ماڵ ئاوایی لێ کردم. منیش زۆر سوپاسیم کرد. کە دەوروبەرم چۆڵ بوو خەریک بوو دڵم بتەقێ. ئەمجا بیرم لەوە کردەوە خۆم بکوژم. دوایی زۆر لە ئاگری دۆزەخ ترسام و نەمێرا. بە پەلە ماڵم بەجێ هێشت و ڕووم کردە هاوڕێکانم. لە لای هاوڕێیەکم گیرسامە و باسی بەسەرهاتی خۆمم بۆ گێڕایەوە. هاوڕێکەم هەندێک بۆم گریا، ئەمجا دەستی برد پەنجا دیناری پێدام وتی، بە قسەی منەکەی هەر ئێستا شاری بەغدا بەجێ بهێڵە و ئەم پەنجا دینارە لە ڕێگا بۆ خۆت خەرج بکە تا ئەو دەمەی ئەو کەنیزەکەت بیرەچێتەوە تۆ کابرایەکی نووسەریت و خۆشنووسیت کار بکە بۆ خەڵک خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە بەڵکو خوا بە کەنیزەکەت شاد کاتەوە منیش ئاهێکم تێهاتەوە ورەم بەرز بۆوە خەمی سەرشانم کەمێک سووک بوو بڕیارم دا ڕووبکەمە شاری واسط چونکە لەو شارە هەندێک خزم و ناسیاوم هەبوو چوومە کەناری دەریا کەشتێکم بینی لەنگەری خست بوو باری قوماشی بارکرد بوو داوام لێکردن سوارم بکەن وتیان ئەم کەشتێک کابراایەکی هاشمی خاوەنێتی ئێمە ناتوانین تۆ سەر بخەین منیش زۆرم تەقەلا دا. ئەمجا وتیان، کە هەر سووریت لەسەر سەفەرکردن، ئەو جلوبەرگەی خۆت دابکەنە و جلوبەرگی کەشتیەوانت ئەدەینێ، لە لای ئێمە بە، با پێت نەزانرێ. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو.